مناڵێکە و تەمەنی بووە بە حەوت ڕۆژ کەس نازانێ ناوی چیە سوننەت وایە حەوتەم ڕۆژ ناویشی بنرێت ناوێکی خۆش بێت کە دوایی گەورە بوو سەری پێی بەرز بێ دڵی پێی خۆش بێ بەو ناوە بانگ بکرێت نەک ناوێکی لێ بنرێت شەرم کا لە ناو خەڵکدا لە ناو کۆمەڵی خەڵکدا بەو ناوە بانگ بکرێ پێی شەرم بێت و هەروەها لەو ڕۆژی حەوتەمەشدا سوننەت وایە کە قژی چاک بکرێت و کۆمەڵێک سوننەت و ئاداب تەماشا دەکەین پێغەمبەری خوا عەلەیهی سەڵات وسەلام کە بۆ ئومەتەکەی ڕوون کردوتەوە بەڵگەیە لەسەر ئەوەی کە خوای پەروەردگار گرنگی و عینایەتی تەواوی داوە بە مرۆڤ پێش لەدایکبوونی و کاتی لەدایکبوونی و دوای لەدایکبوونی، بە مناڵی، بە گەنجێتی، بە پیری، تا دەمرێ، کاتێ کە مرد، تا دەنێژرێت، دوای مردنیشی. کەواتە ئەو دینە موبارەکەمان مرۆڤی ئیهمال نەکردووە، ئەو ڕێزەی کە خوای پەروەردگار لە ئینسانی ناوە لە هیچ شتێکی تر نەنراوە. بۆیە تەماشا دەکەین پێغەمبەری خوا علیە سەڵات وسەلام هانی داوین کە کاتێک گەنج دەیەوێ ژن بێنێت، ئافرەتێک هەڵبژێرێ بیکا بە دایکی مناڵەکانی ان شاء اللە کە مناڵی چاک پەروەردە بکات کە خاوەنی دین و ئەخلاق و ڕەوشتی جوان بێت بۆیە بەڕاستی پێغمبەری خوا علیه الصلاة والسلام دەفەرمێت تزوجوا الولود الودود فإني مكاثر بكم الأمم فەرمە ئێوە هەوڵدەن ئافرەتێک بخوازن کە مەوەدەت و مەحەبەت و خۆشویستنی هەبێت و هەروەها وەلود بێت ئافرەتێک بێت کە مناڵی ببێت چۆن بزانین جارێ نەمان خواستوە سەیری دایکی ئەو ئافرەتە بکە سەیری خوشکەکانی بکە سەیری براکانی بکە بۆ دەردەکەوێت کە ئەو ڕەچڵەکە ئەو جنسە ئەو بنەماڵەیە وەلو دنیان نا دەی ئێمە ئافرەت بۆیە بێنین کە یەکێک لە مەقسەدەکان و مەبەستەکان ئەوەیە کە تۆ مناڵی ساڵحت لێی هەبێ ان شاء اللە، پێغەمبەری خوا علیە الصلوة والسلام دەفەرموێ فإنی مکاثر بکم الامم من بەهۆی ئێوەوە لە ئومەتانی تر زیاتر دەبم ئومەتی ئیسلامی بۆیە پێغەمبەری خوا علیە الصلوة والسلام هانی داوین کە مناڵمان هەبێ و مناڵی ساڵح بێ ان شاء اللە ئینسان کاتێک کە دەمرێت نە ماڵەکەی لەگەڵی دەچێت نە مناڵەکەشی لەگەڵی دەچێت بەڵام دوای مردنی سوود لە مناڵەکەی دەبینێت پێغەمبەری خوا علیە سڵاو سلام دەفەرمێ ئیدا مات ابن ئادەم انقطع عمله الا من ثلاث کە ئینسان مرد کردەوەکانی کۆتایی پێدێ و هیچ خێرێکی بۆ نانووسێ ئللا سێ خێر نەبێ یەکێک لەوانە بریتە لە چی وەلە دون ساڵح یدعولە مناڵێکی ساڵحی هەبێ دوعای خێری بۆ بکە کەواتە ئینسان پێویستە دڵی بە مناڵی ساڵح خۆش بێ کاتێک کە مناڵێکت دەبێت دڵت پێی خۆش بێت تۆ کە ژنت هێنا دڵت پێی خۆشە ئێ ئەسڵێک ئەسڵ لە ژن هێنانەکەدا هەدفێک لە هەدفەکان ئەوەیە کە خی گەرۆ لەم ژنە مناڵت پێ ببەخشێ کەواتە چۆن کاتی ژن گواستنەوە وەلیمەیەک دەکرێت داوەتیەک دەکرێت و خۆشحاڵی دەردەبڕی و خەڵک داوت دەکەی ئەی کە هات و خی گەورە مناڵەکەشی پێبەخشی ئەوە زیاتر نیسانی مسلمان دڵی پێخۆش دەبێ ئەو باوکە بڵێن ڕۆژی ساڵڕۆژی لەدایک بوونیەتی، مۆمەکان بکوژێنێتەوە و تێکەڵی ژن و پیاو بکرێت و کۆمەڵە شتی تر کە لە غەربەوە وەرگیراوە، لە جیاتی ئەوە تەماشا دەکەین دینەکەی ئێمە ئەوەی تێدایە کە ڕۆژی حەوتەم حەیوان سەر ببڕدرێ، خەڵکێک دەعوەت بکرێت شوکری خوای پەروەردگار بکرێت لەسەر ئەو نیعمەتە، چونکە ئینسان با بیهێنێتە بیر خۆی کاتێک کە کەسێک لێ دەمرێت چەند بەلاتەوە ناڕەحەتە، وا دەزانی موسیبەت و بەڵایەکی گەورەت تووش بووە، وا دەزانی کە شتێکی زۆر گەورەت لەدەست چوو ئێ ئەوەی کە کاتێک لەدەستت دەچێ بۆت دەردەکەوێ کە چەند گەورە بوو دە بیری لێ بکەوە کاتێک کە خوا پێت دەبەخشێت مناڵێکت پێ دەبەخشێ دەبێ چەند دڵت پێی خۆش بێ و چەند خۆشحاڵ بی پێی لە بەرامبەر ئەو خۆشحاڵێدا ئینسانی مسوڵمان شوکری خوا بکا سوپاسی خوای گەورە بکات بۆیە حەسەن ڕەزای خوای گەورەی لێ بێ دەی فەرموو کاتێک لە کا مناڵێک دەبوو دوعای ئەوەی بۆ دەکرد بارك الله لك في الموهوب لك وشكرت الواهب ورزقت بره خوای گەورە بەرەکەت بخاتە ئەو مناڵی کە پێی بەخشیوی واشت لێ بکات تۆ شکری خوا بکەی کە پێی بەخشیویت لەسەر ئەو نعمەتەی کە خوای گەورە پێی بەخشیوە شکری خوای گەورە بکە کە مناڵێکی پێ بەخشیوە وەروە داواش بکە خوای گەورە وای لێ بکە مناڵێکی ساڵح بێ بۆ وەفا بێ بۆ دایک و باوکی کەواتە بەڕێزەکانم مناڵ ئەو سنەتەی بۆ بکەین بێگومان دەبێتە هۆی ئەوەی کە ساڵح بێ ئینشاءله هۆکارێکە لە هۆکارەکانی ساڵحبوونی مناڵەکە و زۆر خێریشەیە مناڵی مەحروم دەبێت بەهۆی چی کەمتەرخەمی باوک و دایکی بەرامبەر ئەو مناڵە لە پەروەردە کردنی لە ئەنجامدانی کۆمەڵێک سونەت بۆی کە پێغەمبەری خوا علیه الصلاة والسلام ئاماژەی بۆ کردووە بەس کە تۆ ئاگا لەو سونەتە نەبێ و ئاگا لەو زیکرە نەبێ کە مناڵت دەبێ مەڕە مناڵی بۆ نەکەی کە شکری خوای گەورەی لەسەر نەکەی پەروەردەی نەکەی بێگومان دوایش کە مناڵەکەت خراپ بوو تەنها لۆمەی خۆت بکە کەواتە بەڕێزەکانم سونەتێکی گەورەیە لای کۆمەڵێک لە ئەهلی علم واجبە چونکە پێغەمبەری خوا علیه الصلوة والسلام وەکو لە حدیثی عائشەدا هاتووە دەفەرمێ ئەمرنا رسول الله صلی الله عليه وسلم پێغەمبەری خوا ئەمری پێکردین کە حیوان سەر ببڕین بە بۆنی لەدایک بوونی مناڵەوە ئەمریش بۆ واجبە یا لە حەدیسەکەی تردا فەرمی کل و غلام مرهون بعقیقته فەرمی ئەو مناڵە بەستراوەتەوە لە چی لەوەی کە شەفاعت بۆ دایک و باوکی بکە یا لە کۆمەڵێک خێر بەستراوەتەوە بۆیە ئەو مناڵە مەحڕوم نەکرێت حەتا کە باوک و دایک پارەی نەبوو ئیمام ئەحمەد ڕەحمەتی خوای گەورەی لێبێ پرسیاری لێ دەکەن دەفەرمونە گەر کەسێک ئیمکانیەتی نەبوو چی بکە دەفەرمێ ئەرا ئەن یستەقرض وأرجو من الله أن يخلف عنه دەفەرمێ، ڕەئیم وایە کە قەرزی بۆ بکات و ڕەجام وایە خوای گەورە بۆی دێنێتەوە جێ ان شاء اللە، چونکە احیاء السنە افضل، زیندووکردنەوەی ئەم سوننەتە خێری زۆر گەورەیە و خوای گەورە ئەو مناڵەی یەک جار بە تۆ بەخشیوە خۆ جاریش تر ئەو مناڵە نامرێت و زیندوو بێتەوە، ئەو حەقەی لەسەر تۆیە ئەی باوک ئەی دایک هەوڵدەن ئەو خێرەی بۆ بکەن ان شاء اللە بۆی بەهۆی ئەوە خوای گەورە بیکاتە مناڵێکی مبارەک و هەروەها ناویش بنرێت و هەروەها قژیشی چاک بکرێت ئەوانە کۆمەڵک سنتن لە پیامبەری خواوە عليه سەڵات وسلام و ئەوەی جێگای باسە براکانم عادەتێکە بۆ جاران بۆ من حیوانەکەی بۆ سەر دەبڕدرا دەچون خوێنی حیوانەکەیان لەسەر و دەموچوی مناڵەکە هەڵدەسو ئەوە عادەتێکە ئەسڵ و ئەساسی نییە لە شەرعدا پێویست ناکە یا ئەڵێن نابێ ئێسقانی حیوانەکە بشتێندرێت کاتێک کە لێدەنرێت ئەم حیوانە ئەوەش ئەسڵ و ئەساسی نییە گرنگەوەی تۆ حیوان سەر ببڕیت ئەگەر کچ بوو دانەیەک و ئەگەر کوڕیش بوو دوو دانای بۆ سەر ببڕیت و مەرجەکانیشی ئەوە نییە وەکو قوربانی بێ بڵی چۆن مەرجی حیوانی قوربانی چۆنە بۆ حیوانی مەڕە مناڵەش وا بێ نەخر هیچ پێویست نییە هەر حیوانێک بێ توانیت بۆی سەر ببڕیت ئەوە دروستە انشاءله و هەم تۆ شکری خوات کردووە لەسەر و نعممەتەکە پێی بەخشیوی هەم خێرێکیشی تووشی مناڵەکەت کردووە وە هەم کۆمەڵی موسوڵمانانیش بەشداری ئەو خێرە بوون کە لەو نیعمەتەیان خواردووە کە تۆ سەرت بڕیوە بۆیان و دەعوەتت کردوون و دوعای خێریشی بۆ دەکرێت و سونەتێک زیندوو دەکرێتەوە لە بەرامبەردا بیدعەیەکی تەقلیدی جوولەکە و گاور کە بۆ وڵاتمان دێ وردە وردە دەمرێنرێ و نامێنێ ان شاء الله تعالی داوا دەکەین لە خوای پەروەردگار هیدایەتی هەموو لایەکمان بدا ئەو سونەتانە زیندوو بکەینەوە و مناڵی هەموو لایەکمان ساڵحکە و خوای گەورە مناڵی ئەو برا بەڕێزەشمان کە ئێمەی داوت کردووە کاک شێخ سدیق مبارەکی بکە یا ڕەبی بخاتیر ناو جوانەکانی و ئەخیری هەموو لایەکمان خێرکە والحمد لله وصل الله وسلم على رسول الله خوات جای هەموو لایەک چداتەوە کە بەدەنگ ئەم داوەتەوە هاتوون و بەشداری زیندوکردنەوەی ئەم سنەتتان کردو بارەکە الله فیکم و سلام علیکم رحمت الله برکات مامۆسای بەڕێز گەر کەسێک عقیقی بۆ منداڵەکەی نەکردبێت ئایا سا چی بکات واگەر کوڕێک باوکی مردبوو ئێستا توانێت عقیقە بۆ باوکی بکات بەهۆی ئەوەی کە پێغمەری خوارێ سەڵاوسلام فەرمووی کل و غلامین مەڕهورون بعقیقەت هەموو مناڵێک بەستراوەتەوە بەو مەڕە مناڵی کە بۆی دەکرێت کەوا تا پێویستە بۆی بکرێت ئەو باوکە کە ڕۆژی حوتەم بۆی کرد یود بەح و عنه یومە سابعی ڕۆژی حوتەم پێویستە حیوانی بۆ سەر ببڕدرێت ئەگەر ئەو باوکە بەو ئەرکە هەڵنەستا جا نەیزانیبێت یا ئیهمالی تێدا کردبێت یا نەبووبێت ئایا ڕۆژێک لە ڕۆژان کە توانای هەبوو ئیمکانیەتی هەبوو بۆی بکات لە حوتەم ڕۆژیش دەرچووە بەڵێ ئەم حەقە هەر لەسەری ماوە بۆی بکات باشتر وایە چاکتر وایە سنە دوایە ڕۆژی حوتەم بێ کە نەبوو چواردە هەم کە نەبوو بیستویە کە هەر نەبوو ساڵێکی تر بێ دوو ساڵی تر بێ گرنگ ئەوەی ئەو حەقە لە ملیەتی ئەو باوکە بۆی بکات چاکە بەڵێ ئەمما کەسێک باوکی مردووە بۆ باوکی خۆی لەسەر باوک واجبە بۆ کوڕ بیکە نەک لەسەر کوڕەکان واجب بێ بۆ باوکیان بیکەن مەڵێ گەر کەسێک ویستی لێ بوو کە ئەو عقیقەیە نەکات بەڵام چەند وەرەقێک با بە هەژاران بەسەر خەڵکیادا بەشی کات ئەمە باشتر نییە بێگومان اتباع السنە افضل، شوێنکەوتنی سوننەتی پێغەمبەری خوا علیە الصلوة والسلام ئەوە باشترین شتە و ئەوە شەرعیترین شتە. ئێمە دین لە پێغەمبەری خوا وەردەگرین علیه الصلوة والسلام شایەتمان دێنین بەوەی کە واشهد ان محمدا رسول الله مادام شایەدی دێن کە خوای گەورە محەممەدی بەنێرراو ناردۆ بۆ ئێمە دەبێت دین لەو وەربگرین چۆنی فێرکردوون پێویستە وا بکەین نەک بە عقلی خۆمان زۆر کەس دەڵێ من بۆچی بچم بۆ حەج پارە لەوێ لە عەرەبستانی سعودی سەرف کەم لێرە پارە بدەمە فەقیر و هەژار خێرترە بۆ بچم بۆ نمونە قوربانیەک بکەم ڕۆژی جەژن بیدەمە دوو ماڵی فەقیر خێرترە بۆ مەڕە مناڵە بکات بچێ بیکاتە خێرێک باشترە ئەوانە هەمووی بە عەقڵی خۆیەتی دەڵێن کەی تۆ بوویتە نێرراوی خوا خوای گەورە تۆی نارد بۆ خەڵک یا بۆ خۆت ئەو کاتە بۆت هەیە وا بڵێی ئەما تۆ کە بڵێی من موسڵمانم و پێیان بڵێ شوێن من بکەون و تا شوێن پێغمبەر بکەون عليه سڵاو سلام ئەو کاتە خوا خۆشی دەوێن و لە گوناهیشتان خۆش دەبێ بۆیە بەڕێزەکانم پێویستە ئینسانی مسلمان لە سنت لا نەدا پێغمبەر عليه سڵات سلام لە شوێنی تر و کاتی تردا هانی داوین خێر و سەدەقە بکەین بەڵام کاتێک کە مناڵێکت دەبێ خی گەورە نیامەتێکت پێ بدەبەخشێ ئەوە فەرمووی نەی فەرمووە بڕۆ خێرێک بکە فەرموویەتی بڕۆ حیوان سەر ببڕە ئەو سەربڕینی حیوانە هەم شکری نعممەتی خوایە هەم دەبێتە فدیەکیش چۆن خوای پەروەردگار حەیوانێکی نارد ببێتە قوربانی بۆ ئیسماعیل ئەو حەیوانە انشاءاللە دەبێتە قوربانیەک بۆ ئەو منداڵە دەیپارێزێ لە بەڵا و ئافات و مصیبەت خی گەورە بەهۆی ئەوەوە کە جێبەجێی دەکا بۆیە ئەگەر بێت و یەک ملیۆن دیناریش سەرفکە ئەو سنەتی هەر جێبەجێ نەکردووە بڵێ وەڵا من حەیوان سەرنابڕم بەلام بەڵام لایەکی ترەوە خێری تر دەکەم ئیتیباعی سونەت و دەستگرتن بە سونەتی پێغمبەری خوا علیه ساسم ئەوە خێرە و ئەوە چاکترە دەوترێت بۆ کوردو حیوان و بۆ کچیش یەک حیوان ئەمە دیسان زڵمێک نییە بەرامبەر بافرەتان دەکرێ نەخێر زۆڵم ئەوە بوو کە لە جاهلیتدا هەبوو یا لای جوولەکەکان هەبوو لای جوولەکە تەنها بۆ کوڕ دەکرا بۆ کچ نەدەکرا پێغەمبەری خوا علیە سەڵات وسلام کاتێک کە هات بەو دینە مبارەکە پاکەوە ئافرەتی ڕزگار کرد لە کۆیلەتی لە زیندە بەچاڵێتی لە زوڵ مستەم لەوەی کە ئافرەت بۆ کۆمەڵێک شت لە بری پارە بەکار بهێندرێت ئافرەت وەکو پیا و مافی خۆی هەیە حەقی خۆی هەیە بەو پێی کە لە شریعەتی ئیسلام داهاتوە بەڵام بۆچی لێرەدا تەماشا دەکەین بۆ کچ دە حەیوانێک سەر ببڕین بۆڵام بۆ کوڕ دوان دەڵێن لە هەر شوێنە و خوای گەورە مافی تایبەتی بۆ کچان یا بۆ کوڕان دیاری کردوە کاتێک کە کوڕێک ژن دێنێ ئایا کوڕە مارەیی دەداتە کچە یا کچە دەیداتە کوڕە کامیان بێگومان کوڕەکە مارەی بۆ کچە دەکا بیست مسقاڵە سی مسقاڵە سەد مسقاڵە ئەوەندە ئاڵتونەی بۆ دەکا ئەی بۆ لەوێش ناڵێن ئەوە زوڵمە لە پیاو دەکرێ و بۆ دەبێ هەر بۆ ئافرەت بکرێ بە ئافرەتەکەش بۆ پیاوەکە بیکا نەخێر لێرەدا تەماشا دەکەین دەبێ پیاو بۆ ئافرەت بیکا کەچی هیچ شتێکیش بۆ پیاو ناکرێ بەڵام. لێ لە مەسەلەی مەڕە منداڵەدا بێگومان کە پیامبەری خوا علیە سڵاوە سلام فەرموویەتی بۆ کوڕد و دانا حیکمەتێکی تێدایە حیکمەتەکە ئەوە نەبێ لای خوا یا لای پیامبەری خوا علیە سڵاوە سلام کوڕ لە کچ باشتر بێ باشتر نییە ئین ئەکرمەکم عند الله ئەتقاکم باشترین کەس لای خوا ئەو کەسێ بە تەقوایە کچێک بە تەقوا بێ و بە ئەخلاق و بە ئیمان بێ لای خوا باشترە لە هەزاران کوڕ بێگومان کوڕ دەمێنێتەوە لەگەڵ دایک و باوک. ئەو کچە هەر لە تەمەنی چواردە، پانزە، شانزە تا بیست ساڵ، لە هەر تەمەنێک کە خوای گەورە بۆی ئاسان کرد شوو دەکات و باوک و دایک جێ دێڵێت. بەڵام کوڕە لەگەڵ باوک دەمێنێتەوە، یارمەتیی دەدا، دیفاعی لێ دەکا، دەیپارێزێت، کە موحتاجە کەسابەتی بۆ دەکا، نەفەقەی دەکێشێ، لەسەری واجبە لەسەر ئەو کوڕە. بێگومان لەو ڕوانگەیەوە کە تەماشا دەکەین باوک یا دایک، لەو ڕوانگەیەوە کە خوای گەورە و نیعمەتەی پێ بەخشیون بۆ کوڕ دوو دانە سەر دەبڕدرێت و بۆ کچیش دانەیەک، وتمان ئەوە مانای ئەوە نییە لای خوا کوڕ باشتر بێ، باشترین کەس لای خوا ئەوەیە بە تەقواترینە. بانگ و قامەت بە گوێ منداڵدا تا چەند دروستە ئەم شێوازە؟ حەدیسی لەسەرە بەڵام حەدیسەکە لاوازە ئیشی پێ ناکرێ صحیح نییە بۆیە نە بانگ بدرێت و نەقامەتیش بکرێ بە گوێیدا هیچ بەڵگەیەکی صحی لەسەر نییە. باشترین ناو بۆ منداڵان و بۆ کوڕ و بۆ کچ؟ باشترین ناو ئەو ناوەیە وەکو وتمان کە دەلالت بێت لەسەر ئەوەی کە کەسێکی چاکە بە ئەخلاقە بە ئیمانە چۆن دەوترێ عبدله فعلەن ئەو کەسە عبدی خی گەورەیە یا عبد الرحمن یا ناوی پێغمبەران عليهلەیهم سەڵات وسلام ئەو ناوانە ناوی باشن یا ناوێک بێ ناوەڕۆکەکەی خۆش بێ نەک وەکو ئەمڕۆ بە بەداخەوە ینی کۆمەڵێ لە موسوڵمانان کەوتوونەتە لاساییکردنەوەو تەقلیدی غەربەوە، ناوی وا لە کچ و کوڕەکەی دەنێ کە خۆشی نازانێ یەعنی چی؟ کە لێشی بکۆڵیتەوە لەوانەیە بڵێ وەڵا ئەوە ناوی چیائەکە لە بەریتانیا چی عەفوەن لە ئیتالیا بۆ نمونە یا ناوی دۆڵێکە یا ناوی نازانم شارێکە کاکە بۆ چیا نەما لە کوردستان شار نەما لە کوردستان دۆڵ نەما لە کوردستان ئللا لاسایی غەرب بکەینەوە و بەوان معجب و سەرسان بین ئەوە ئەگەر ناویشتی واشی لێ بنیت بەڵام باشتر وایە ناوێک بێت کە لای خوای گەورەش مەقبول بێت و لای عبدەکانی خوش ئەو کوڕایە ئەو کچە سەری پێی بەرز بێ نەک ناویشی لێ بنرێ کە ناخۆش بێ یا نەزانێ ناویشی چییە و ماناکەشی چییە باشتر وایە ئەو ناوانە بێ کە مەقبولن و شەرعیشن ناوڕۆکێکی خراپی نەبێت. تاشینی سەری منداڵ و کێشانی بە زیو ئەمە چۆنە وە ئایا لە چەند ڕۆژەوە دەکرێت؟ لە حەوتەم ڕۆژدا پێغەمبەری خوا علیە سڵات سلام دەفەرمێ ئەهریقو عنه الدم و ئەمیطو عنه الأذى فەرمی ڕۆژی حوتەم خوێنی بۆ بڕێژن واتە حیوانی بۆ سەر ببڕن و ئەمیط و عنه الأذى واتە ئەو مووە تووکە چڵکنەی کەر بەسەریەوەیەتی لە ناوچی دایکیدا هەبووە و ئێستا پێی هاتوتە دەرەوە ئەوەی لەسەر لا بدەن واتە سەری بتاشن هەر لە ڕۆژی حەوتەم سونەت وایە لەو ڕۆژەدا بکرێت ئەمما بچێشرێ بەزی و بکرێ پارەکەی بکرێ بەخێر ئەوە حەدیتەکەی صحیح نیە دیسان هیچ پێویست ناکا و تەنها ئەمیط عنه الأذى ئەو توکەی لەسەر بکرێتەوە بتاشرێت تەواو هیچی تر نا دەست خۆشتانە دەگەم سپاسەکەی سەرکەوتوو بن بارەکەڵڵا بەڵێ بەڕێزان هەروەکو مامۆستای بەڕێز ئاماژەیان پێدا کە فەزڵ و سوننەتی عەقیقە چۆنە لەئیسلامدا، هیوادارین ئێوەی بەڕێزیش هەستن بە زیندووکردنەوەی ئەم سوننەتە، بەڵام بیرتان نەچێت لەگەڵمان بن بۆ تەحنیک و سەرتاشینی منداڵەکە. فەرموون. بسم اللە الرحمن الرحیم طبعا کە محەممەد سپاس بۆ خخوای گەورە زۆربەی سونەتەکانی بۆ جێبەجێ کراوە هەر لە سەربڕینی دوو حیوانەکە خخوای گەورە قوبولی کە ئیشاءله و هەروەها ناو نرا سپاس بۆ خخوای گەورە ناوێکی خۆش نراوە کاگە محەممەد سپاس بۆ خخوای گەورە ئیستا دێنە سەر ئەوەی کە ئیشاڵا سەری بۆ سونەت کێن و ئەو توکەی کە بەسەرێتی ئیشاڵا لا بدرێت جنابی مامۆسا فاروق ئیشاڵا هەڵدەسێ بە زیندووکردنەوەی ئەو سونەتە دارە پێغەمەری خوا صلی الله عليه وسلم کە باسی حەوتەم ڕۆژەکە بۆ منداڵ لە ئاخیرا دەفەرمێ و ئەمیت عنه الأذى واتە ئەو مۆزیادەی کە ئازاری سەری ئەدا لا بدرێت کەواتە وەکو ئازارێک باسی کردووە دیارە هەندێک لە عولەما ڕەحمەتی خوان لێبێ دەفەرمون واجبە چونکە ئەو مۆزیادەی کە بە سەرێتی کاتێ لە ناوسکی دایکایەتی گەشەی کردو ئەو وانە ناڕەحەتیەک بۆ منداڵێ دروست بووە شاڵا بەلابردننی ئەو وە سەری سوک دەبێت و